دیموکراسیەوە هاتووە تەبەن ئەو زۆر نخبەیە ئەوڕۆکە زۆر زۆر تەرکیزم لەسەر کرد بە تایبەتی لە ناوچینی گەنجان هەیە لە ڕگەزی نێرو بێ بە تایبەت لە لە تەمەنی نێوان سێزدە هەتا شش ساڵی ئەلۆ مەسافەیە خاستە لە نێوان بیست هەتا هەتا بنسی ئەوە ئەو مەسافەیە گەلە زۆر بە ئەو زۆرە نخبەیە نخبەیەەکە کە لە خودی خۆی تێ نەگەیشتووە لە دین تێ نەگەیشتووە لە کەسایەتی خۆشتی نەگەیشتووە لە دەوروبەرەکەی تێنەگەیشتووە لە مێژوەکەی تێنەگەیشتووە کۆمەڵێک باری گران بەسەیاندا داوە بە ناوی ئاینە یان بە ناوی دیموکراسیە یان بە ناوی هەر شتێکە لە کۆمەلگا ڕۆڵ دەبینێتن دیویتر دیویی ژین جیهانی خۆرئاوایە کە بنای دیموکراسی بیکردنەوەیکی جیاوازی هەیە ئەوسم کە بەلایوان تەنها ئازادی قسەکردن یازدی خۆڕوتکردنەوەیە یاخود ئازادی خۆ دەرخستنە تەوان سیستمی دیموکراسی بێ شێوێک تابیر لە شتانە ناکەتن هەنگاوەکە تۆ لەڕێ و هەنگاوە لەگەر وڵاتانی دژی تۆ بەرەو پێشرسی بۆ وینە بەسەر دازان لەبن چوارسەوی دیموکراسی لەو لەو ڕێگەیەوە سەر هەڵەدەستە بەڵام لێکوانە ئاوا نییە لێرە ئەو دو نخبەیە بەلای ڕاستی ڕاستە سەبی سەب ئەو دو نخبەیە زۆر کاریگەری هەیە بۆ نمونە لە هەر شوێنێک بن دەسەڵاتێکی ڕەهایان هەیە ئەتوان هەموو شتێک ڕەفسکەنەوە چ لە دیموکراسەکە چ لە ڕۆحانیەکە لە هەمان کاتشدا لە دیموکراسەکە فۆرمێکی ئاوایان بە نێرەکە داوایان ئەوان بە مێەکە داوە زۆربەی سفەتی میزازی تێدا میزازی یعنی ناتوانانی دیاری بکە ئاوە زۆرە شکلشەوی کەسایەتیەکە ئەمە شۆکارەکە هەموو ئەوەیە تەنها بۆ گەوزاندنی کۆمەلگە بە ناوی ژیانێکی فراوان یاخود بە ناوی دنیای فانی تەوان هەردووشان تەنها مەرامیان ئەوەیە مانەوە لە دەسەڵاتە پیداکردنی پارە چکە وەسایری پارە لەو سەردەمی زۆر زەحمەتەکە پارە پیداکەی کورسی زۆر زەحمەتە بەڵام بە دوو ڕێگە زۆر ئەتوانی بە ئاسانی پیدا بکەیشانەوەیە بەنای دینە یشانەوەی بەناوی دنیاە ئەزە بۆیە ئەو جۆرە سیفەتە کا ئێستا ئەو جۆرە کردارە ئەو جۆرە بارگەیانی بەسەر کۆمەلگای کوردی وا وردە وردە گەشەیەکەتن بە بەردەوامی پارێ لە سەرفەکەێت بە بەردەوامی پژی دەکە لۆبی لەوە دەکرێت لە لە وڵاتانی سونە یا خۆڵاتانی شیاگەری یاخ لە وڵاتانی خۆر ئاوا یان ئەمریکا کەوانەی لەو بازنەیە دەخولێنەوە دیموکراسەکە لە ڕسە ڕحەکە دەزاڵە ئەو کەسێک کە ڕۆلە بینێ لەوەی کە لە بەڕێوردنی ئەو ئەو ئەو شوێنە چەق بە سوبی ناتوانێت بیرکردنەوەکی فراوان بێت بە حکومی ئەوەی کەەوە کۆمەڵێک یاسان لە بەو کەسەدانایە لە ڕووی دینەوە یاخۆ یاسان بە ئەو کەسەدانای لە ڕووی ئێستەمی ئازادیەوە بە هەردووچیان بە سارد و گەرم کاریگەری بەسەر ئەو کەسێ وایە کە ڕۆل لێژێڕی لەو لەو لەو شوێنەیە ئەو نخبێ و کارەکە لەسو دروستە بێتن کۆت و تەماشای تەماشای کوردستان کە بنمونە بارستایی جەهالت لە کوردستان زیاتر لە سێ مەترە زیاتر ئەوەندە ئەستورە یعنی تو سە سەر خەبات بکەی سە سەر خەبات بکەی بتەوێ کۆمەلگای کوردی فێ لە شارستانت بکەی لە ساڵی 1930 کان و سی شش هاتا ئێستا ئەو هەموو ئەو هەموو دنیا دیتی ئەو فرسەتی لە بۆ ڕێکەتیە نەیتوانانی وە خۆی بگۆڕێتن بۆ کارەکەش سێ و کارەکەی ئەوەیە هەر کاتێک ستەمی سیاسی لە وڵاتە ستەمێشی تەندروستی نەبوو ستەمێک بووکەوە پلانی نەبوو لەو بەرەو بەرەو پێشبردنی وڵاتەکەی و ستەمێک بوو ستەمێکی تاکڕەوی بوو یاخود ستەمێکی شۆڕەژێڕی بوو یاخود ستەمێکی ئایدۆلۆژایی بوو ئەوە گروپ گروپ دروستەکە ناو کۆمەلگا کۆمەلگا پەرتەوە ئازاکەتن یاسا لە وڵاتە و کاتە بوونی ناوی سەرواری ناوێتن بۆی وا لێ دەکا ئەو کەسەی کە دێتە ناو شقامەوە خۆی نمایشەکەتن ئەو کەسی دێتە ناو شقامەوە ئەوێ بەشێک بی لەو کۆمەلگایە لە نەوەی نیو جنرشن پێ پێڵێن کاریگەری میراتی ماوتەوە لەسەری مێژۆکەی ماوتەوە لەسەری هۆکارەکەی حیزرانی باو باپیرانی نییە هۆکارەکەی پەروەردەکەش نییە هۆکارەکەی تەنها ئەو جەهالەتەیەکەوە لە خوێنە بەردەوام وەکو خڕۆکەی سوور و سپی یاریەکەتن لە شوێنی خۆی دێنیتەوە ئەنی ڕوانە هەر وڵاتشکە بینیەوە هەر وەکو هەر هەر هەمان کەسە ئەن تۆ کەسێکی بۆ منە قوتابێکی لە بەشی لە بەشی مستەرەن نەخۆشەکانی بۆ نەخۆشەکانی شەکە نەخۆشە گۆسراوەکانی شەکە تۆ لە بەشی مختباری بۆ نمونە یعنی تو لەو معریفە بەقوتە لەو زانستێکەوە بەهێزترین سەکە لە هەموو دنیاە کە پێڵێن سەرچی باو بایۆلۆژی لەو فۆرمە ژیان بگوزەرێنی فۆرمێکی داخرا و یان فۆرمشی زۆ زۆ کراوەی بێ سنوور لە هەردوو لاوە وڵاتێک ینی سەروەری وڵاتێک لە ژێر دەستدایە هێزی وڵاتێک لە ژێر دەستە لە داهاتوو ئەتوانی ئەو چەکە بە بەرهەم بینی بتانی ڕۆل دەبی لە بەراستنی وڵاتەکە کەسی هیچی لە پێش ساونێتە ناخۆدی خۆیەتی یعنی پنشمێندەشی هەر سێلفە هۆکارەکەشی هەمووی ئەو هەموو هۆکارەکەش هەموو دەگرتوستە مەسلەی سیستەمی سیاسەکەی سیستەمی سیاسی کاتێک پەرتەوازە بوو یان داخرا بوو هیچ پلانێک نەبوو لە بۆ وڵاتەکە تەنها بەنای ئایدۆلژە ئادرێ چکە ئادۆلژە دوشتی زۆر جیاوازە لەگە سیاست ئادۆلژە بەستنەوەی گروپەکانە پێکەوەە بەنای سیاست بەنای ئەو ڕێخساکە سیستەمی سیاسیشتشی جیاوازە تۆ پلانەوی دابنێ پلانێ دابنێ ئەو ئەتێ لە مودێ چەند ساڵە چۆن گەشە بکە وڵاتە ئەو زەبووە مەبستی لەکانە زیاترەوەە ئەو نخبەی کە ئێستا پەیدا بووە لە کوردستان بە هەردوو لایەن لیان نەدەن بەڕاستی ڕاستە پیتە بلیان نەدەن ئانێن بەرەو ئاقاگە بەبن کە زۆر زۆر لەو شوێنە دوورە یعنی ئەبێ بە بەردەوام ئیش لەسەر ئەو بابەتە بکرێتن کە تاک بگرێتەوە سەر کەسایەتی خۆی گرتو سەر ناو خێزانەکەی خۆی بگرێت ناو ژینگەکەی خۆی بۆی بتوانانی کە چێە چۆن ڕۆلی بی لە کۆمەلگا خواتانە شەوشات